لە خوای گەورە داواکارین کە ئیمانەکەمان سەلامەت کا و لە دین و بەرنامەکەی خۆی تێمان بگەیەنێ. لە وتاری ئەمڕۆماندا لە خزمەت ئێوەی بەڕێزدا باس لە نائومێدی و بێ ئومێدی و بێ هیوایی دەکەین لە ژێر ناونیشانی ئومێد و هیوا ژیانە، نائومێدی فەوتانە. بەڕێزان و خۆشەویستان، لە زنجیرە وتارەکانی ڕابردووماندا باسمان لە کۆمەڵێک لە تاوانە گەورەکان کرد. جا ئەوانەی کە دەکەونە تاوانی گەورەوە، بێگومان یەکسەر پەشیمان دەبنەوە. ئەوجار کە پەشیمان دەبنەوە، شەیتان دەیەوێت فێڵێچکەیان لێ بکا و گۆڵێچکەیان لێ بکا، ئەویش پێی دەڵێت تۆ تازە قەتڵت کردووە زینات کردووە تۆ تازە بوختانت کردووە تازە خوا لێت خۆش نابێ ئەم پێنج و دوو ڕۆژەیە بۆ خۆت ڕابوێرە زیاتر نوقمی دەکا لە ناو زەلکاوی تاوان و گوناهدا پەنا بەخوا یان جاری وا شەیتان پێی دەڵێ کورە بابە تۆ سوک و ڕسوا بووی تازە تۆبەی چی و لێخۆشبوونی چی لە ناو خەڵکە دەورت نەماوە بۆیە خەڵکانێک دەبینین لە ڕێگەی شەیتانەوە فیکر و خەیاڵاتی خراپ بەسەر مێشکیاندا دێ، دەڵێ وەڵاهی دەرگای دنیام لەسەر داخراوە، بەخوا هیچ هیوام نەماوە، دنیام لێ بۆتە چەرمی چۆلەکە، بەخوا مەگەر خۆم بکوژم یان خۆم بسووتێنم، بەخوا ئەو ژیانە تام و لەزەتی تیا نەماوە، بەجارێک ڕەشبین و چاویلکەی ڕەشی لە چاوی کردووە، ئەمانە هەمووی مەسەلەی نائومێدی فکری شەیتانە بۆیە لە خزمەتتاندا حەز دەکەین جارێش کەش ئەوانەی کە کەوتوتە ناوگوناه و تاوانە گەورەکانەوە با ماڵی قیامەتیان وێران نەبێت و شەیتان ئەو فێڵەیان لێ نەکات چونکە ئینسان مسلمان و بڕواداری ڕاستەقینە هیمەت و هیمەتی بەرزە لەم ژینە بە هیوای لێخۆشبوونی خدای ڕەب العالمینە تۆی موسوڵمان مادام بەندەی خوای چۆن نائومێد دەبی لە ڕەحمەتی خوا لە بەزەیی خوا لە سۆزی خوا چونکە بەڕاستی بەڕێزەکانم نائومێدی وێڵ بوونە لە بیابان نائومێدی کوژانەوەی فیکرە نائومێدی دەست بەسراویە لە سەرجەم کارەکان نائومێدی سەرلێشێواویە بۆ ژیان ئەی تۆی موسڵمان بۆچی بیرناکەیتەوە کە کاتێک لەسەر شاخێکی بەرزا ئەوەستیت لە تەنیشت هەموو بەرزاییەکە دۆڵ و شیوێکی نزم هەیە؟ ئەی بۆچی بیرناکەیتەوە لەگەڵ هەموو ئاوابوونێکە هەڵهاتنێک هەیە؟ ئەی بۆچی بیرناکەیتەوە بە شوێن هەموو تاریکییەکە ڕووناکییەک هەیە؟ ئەی بۆچی بیرناکەیتەوە بە شوێن هەموو ناخۆشی و ژانێکە لەدایک بوونێک هەیە دڵنیابە بەشوێن ئەم دونیایەشدا قیامەتێک هەیە دڵنیابە بەشوێن نارەحەتیەکانی ئەم ڕۆژگارەشدا خۆشی و سەرکەوتنێک هەیە چونکە ئەوە پەیمانی خودایە فان مع العسر یسرا لەدوای هەموو ناڕەحەتیەک دڵنیابن خۆشی بەدوادادێ ئەم ڕۆژگارەیش کە ئێمە واین تیاین کە موسوڵمانان زۆر زەلیلن فشاریان زۆر لەسەرە قەیران گەلێک زۆرە بەڵام تۆی موسوڵمان ئیمانت هومێد و هیوات بە خودای ڕەب العالەمینە چونکە ئێمە دەزانین ئومێد و هیوا ژیانە نائومێدی فەوتانە بۆیە بەڕێزەکانم ئەڵێن جارێکیان شەیتان وتیان شەیتان چیە مەسەلە ئەم کەرەسەیە بۆ ئەوەندە گرانە وتی هەر کەسێکم نائومێد کردبێ ژیان و دنیا و قیامەتی ڕۆیشتووە ئەها ئەوانەی لە ژیان نائومێد دەبن خۆیان دەکوژن ئەها تووشی نەخۆشی دەروونی دەبن ئەها دەیان مەشاکیلیان بۆ خۆی و ماڵ و مناڵیان دروست دەکەن بۆیە کەرەسەی نائومێدی گەورەترین کەرەسەیە کە شەیتان دەوری خۆی پێ دەبینێ و مسوڵمانانی پێ لەناو دەبات بەڕێزان و خۆشەویستان چونکە ئەگەر هەموو شتێک بکوژێتەوە کە ئومێد هەبێ ئەوە ئیشەکەت سەرکەوتوو دەبی چوار مۆم لە ژوورێکا ئەگڕان و ئەگیرسا یەکێکیان مۆمی باوەڕ بوو وتی بەخوا خەڵکانێکی زۆر باوەڕی کوژاوەتەوە یەکێکیشیان مۆمی عشق بوو وتی بەخوا خەڵک ئەمڕۆ عشقی زۆر کەم بووە بۆ من هەر بۆ پارە و مادەیە یەکێکی تریشان مۆمی ئاشتی بوو وتی بەخوا ئەمڕۆ خەڵک ئاشتی بەلایەوە شتێک نییە هەموویان ئەوانە شنە بایەک هات و کوژاندنیەوە بەڵام کاتێک سەحەب ماڵ هاتە ژوور تەماشا دەکا مۆمی ئومێد بە تەنیا ئەگڕێ یەکسەر مۆمی ئومێدی هەڵگرت و هەموو مۆمەکانی تری پێ داگیرساندەوە ئەگەر بەڕاستی ئێمە ئومێدمان هەبێ و مۆمی ئومێد ئیش بکات هەموو مۆمەکانی تر بە ئیش دەکەون و وە هەروەها ئینسان بێ ئومێد نابێ چونکە ئەوانەی کە بێ ئومێد دەبن لە ژیاندا بە مردوو حیسابن لە بابەتێکا لە شوێنێک نووسرابوو، خەڵکانێکی زۆر لە تەمەنی بیست و پێنج ساڵییا ئەمرن، بەڵام لە شەست ساڵییا ئەیاننێژن. کابرا تەماشا دەکەی کە سەیارەی کڕی و خانوو و ژنی هێنا و هاوسەری پێکەوە نا، ئیتر دەڵێ ئومێدەکانم تەواو بوو، ئەوەی کە ماوە لە ژیانیا هەر بە ناو ماوە، ئەینا مردووە، چونکە ئینسان ئەگەر پلانی نەبوو بۆ داهاتوو، ئەگەر هیوا و ژانی نەبوو، پێشکەوتنی نابێ، سەرکەوتنی نابێ، بێ ئومێد دەبێ. بۆیە بەڕێزەکانم دەبێ وریا بین ئەوەتا مارتن لۆتەر کە یەکێک بۆ لە دامەزرێنەرانی پرۆتستانتی مەسیحی جارێکیان کە زۆر خەمبار و ناڕەحەت و مشکلی بۆ دروست بوو خێزانەکەی بینی زۆر بێ تااقەت بوو خێزانەکەیشی زۆر عاقل و زیرەک بوو هەستا چوو جلێکی ڕەشی پۆشی و ماتەمین ماتەرلۆتەر وتی ئەوە چیتە بۆچی ئەوە ڕەشپۆش بووی وتی ئەی نازانی تەعزیە وتی بۆ ئەیوتی خوا مرد جا ئێمە بە بەردەوام دەبێت تۆی موسڵمان ئومێدت بە ڕەزابوونی خوا، بە بەهەشت، بە لێخۆشبوونی خوا، ئومێدت بە دواڕۆژ هەبێت، ئەوانەی کەوا بێ ئومێدن لەم ژیانە ئەوە ڕێبازیان فیکرەی شەیتانە، وریا بن شەیتان لەو ڕێگەیەوە نائومێدتان نەکا، چونکە زۆر جار دادەنیشی خەڵکانێک قسە دەکا وەڵاهی دەڵێ بێ ئومێد بووین دەرگاکانمان لەسەر داخراوە ژیان تامی تێدا نەماوە، کەیفی خۆیەتی فڵان کەس ئاوا دەکا و چی دەبێ و چی نابێ، تۆی موسڵمان ئومێدت و ئاوات و قیامەتت هەیە، خەڵکانێک کەوا سیکۆلارین، خەڵکانێک کە ماددەگەرایین، خەڵکانێک کەوا لەسەر ڕێبازی ڕۆژهەڵات و ڕۆژئاوا و ئەوروپان، ئەوان بڕوایان بە قیامەت نییە، چۆن دەبێت تۆی موسڵمان وەکو ئەوان بیر بکەیتەوە و چاو لە ئەوان بکەی؟ ئێمە بڕوامان بە قیامەت هەیە کە ئەو ناخۆشیانەی بەسەرمان دێ بۆمان دەبێتە کەفارەت، کە دڵنیاین لە دوای هەموو ناخۆشییەک خۆشییەک هەیە، لە دوای هەموو ژان و ناڕەحەتییەک، لەدایکبوونێکی تازە هەیە، لە دوای هەموو کۆنبوونێک تازە بوو، تازەگەرییەک هەیە و چاکسازییەک هەیە و دینەکەمان و ئەمە پەیمانی خوا و پێغەمبەری خوایە. بەڵێ بەڕێزان و خۆشەویستان دەبێ وریا بین ئەوەتا ئەوەتا کەسێکی وەکوو پێغەمبەر یونس سەلامی خوای لەسەر بێت لە ناخۆ چی ناخۆشێکی بەسەر هات، بۆیە دەبێ ئێمە لە داستانی ئەوە تێ بگەین کە بۆ غەم و ناخۆشیەکانی ژیان تەنها هاوار بکەینە خوای میهرەبان ئەو کە لە خەڵکەکەی توڕە بوو ڕۆشت و لە ناو کەشتیەکا سوار بوو لە ناو کەشتیەکەیشا کەشتیەکە هاوسەنگی لە دەست دا و باری قورس بوو هەموو بڕیاریان دا کە یەکێک زیادەو دەبێ بیخەنە بەحرەکەوە بیخەنە دەریاکەوە چەند جار قوڕعیان کرد بۆ حەزرەتی یونس دەچوو سەلامی خوای لەسەر بێ و فڕێیان دایە ناو بەحرەکەوە و خوای گەورەش حووتێک نەهەنگێکی گەورەی بۆ تەرخان کرد و خستیە ناو زگی حووتەکەوە. بەڵێ بەڕێزان و خۆشەویستان کاتێ یونس پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ لە ناو زگی حووتەکەدا هەستی کرد کە دەست و قاچی ئەجوڵێ و ساغە لەوێ بە هاواری کردە خوای جل جلاله هاوارێکی بە کوڵ و بە دڵ فی الظلمات لە تاریکیەکاندا بە جەمع هێناویەتی هەم تاریکایی شەو و هەم تاریکایی بەحر کە لە ناو قوڵایی بەحرەکەدا بوو چونکە حوت و نەهەنگی گەورە دەچێتە قوڵایی دەریاوە تاریکایی شەو تاریکایی بەحر تاریکایی ناوزگی حوتەکە لە ناو ئەو هەموو تاریکایانەدا هاواری کردە خوای تەبارەک وتەعاالە خوای گەورە وەڵامی دایەوە، بۆیە هاواری بە کوڵ و بە دڵ، هاواری ڕاستەقینە، هاوارێکی حەق و حەڵاڵ، خوای گەورە وەڵامی دەداتەوە و فەرمووی، فاستجبنا له ونجیناه من الغم، وەڵاممان دایەوە و ڕزگارمان کرد لەو غەمە گەورەیە، لەو هەموو تاریکییە کە لە عەقڵی ئینساندا نییە لەوێدا بێتە دەرێ. کوولەکەی بۆ ڕواند، کوولەکە گەڵاکانی نەرمە، ئینسان عەزیەت نادا و سێبەرەکەیشی چڕ و پڕە و مێشیش بە گەڵایەکەیەوە نانیشێ. کوولەکەش بە کاڵی و بە کوڵاوی، بە توێکڵ و بە بێ توێکڵەوە، خواردنێکی سادە و ئامادەیە و بۆ مێشکیش زۆر زۆر باشە، ئەوانەی کەوا مێشکیان زەعیف بێت کوولەکە بخۆن زۆر زۆر چاکە، خوای گەورە ئا ئەوەی بۆ نارد و لەو غەمە گەورەیە ڕزگاری کرد. دەی خوایە گیان ئێمەش غەمی گەورەمان زۆرە غەمی ئیسلاممان هەیە کە خەڵکانێک لە کەناڵەکان لە گۆڤارەکان لەم لاولا تەعلیقی لێ دەدەن و ڕەخنەی لێ دەگرن و نایناسن یان دژی ئەم دینەن ئەوە خەمی ئێمەی موسڵمانە ئێمە خەمی نەتەوەیشمان هەیە کە چل ملیۆن کوردین و دەوڵەتیان پێ ڕەوا نەبینین زلهێزەکان و موستەکبیرین و داگیرکەران ئێمە خەمی دەرەوە و خۆمانمان هەیە خەمی ئیسلام و ئیمانمان هەیە خوایە گیان چۆن یونس پێغەمبەرت ڕزگار کرد لەو خەمە گەورە خوایە بێی بە هانای ئێمەیشەوە و لەو هەموو خەمانە ڕزگارمان کە یا رب العالمین مەبەست لە قسەکانمان ئەوەیە کە ئێمە لە ناخۆشی ترین کاتدا با ئێمە ئومێد بەخوا بێت و هاوار کەینە خەیری بۆ خوا و پەنا بۆ غەیری خوا نەبەین پەنا بۆ شەرق و غەرب نەبەین هەر ئەوانن ماڵیان وێران کردوین وە هەروەها نمونەیەش کە بەڕێزەکانم پشت بەستن بە خوا لە کاتی نەخۆشیدا خەڵکانێکمان هەیە کە نەخۆش دەبێ زۆر بێ سەبرە بێ تەحەمولە دەبێ ئێمە پشت بە خوا ببەستین چونکە ئەوەتا ئەوای کە پێشەوای نەخۆشەکان بووە ئەیوب پێغەمبەر سەلامی خوای لەسەر بێت کە هەژدە ساڵ لەسەر جێگا کەوت زەلیل تەنانەت تەنها زمان و دڵی مابوو، لە شارەکە بە دەریان نا، وتیان ئەوە نەخۆشی بڵاو دەکاتەوە، کەس نەدەچوو بەلایدا، ئەوە ئەو خۆشەویستی خوایە، هەژدە ساڵ لەسەر جێگا، ژنەکەی دەی وتی لە خوا بپاڕێرەوە ئاخر، دەی وتی ئاخر ژنەکە من حەفتا ساڵە لەشم ساغ بووە هاتووم و چووم، ئێستا چۆن ڕووم دێ من لە خوا بپاڕێمەوە، دەی زۆر ئاساییە بە حەفتا ساڵیش زەلیل و نەخۆش بم، ئێمە حەفتا سەعات، حەفتا ڕۆژ کە نەخۆش دەبین، دەیکەین بە هات و هاوار. بۆیە ئەوەتا ئینسان لە قەدەر ئیمانەکەی تاقی دەکرێتەوە. اشد الناس بلاء الانبیاء ثم الامثل فالامثل ئەوانەی کە زۆر تاقی دەکرێنەوە پێغەمبەران و دوای ئەوانیش پیاوچاکان و ئەوانەی بە ڕێبازی ئەواندا دەڕۆن. خۆ لە دونیادا ئەوەتا دەبینین ئەگەر دوو لە ڕووتان کەسێک ئارەق خۆر و ڕووت بێت و بێ ڕێز بێت و بێ ڕەوش بێت و لە هیچ شتێک نەگەڕێتەوە کەس باسی ناکە بەڵام ئەگەر پابەند بووی بە مزگەوتەوە هەزار وێک شتت بۆ دروست دەکەن ناو و ناتۆرە و مشکلت بۆ دروست دەکەن ئەمە بۆ خۆی شتەکان دیارە هەمووی تاقیکردنەوەیە بەڕێزەکانم ئازادی بەس بۆ بێدینی هەیە بۆ دینداران نییە بۆیە دەبێ وریا بین ئەوە هەمووی تاقیکردنەوەیە ئەوە تا خوای گەورە خۆشەویستی خۆی تاقیکردەوە کەوا ئەیوب پێغەمبەرە سەلامی خوای لەسەر بێ بەڵێ ئەوە بوو کە ئەویش لە خوای گەورە پاررایەوە بەڵام چۆن پاڕانەوەیەک، اعوذ باللە من الشیطان الرجیم، وایوب اذ نادی ربه انی مسنی الضر وانت ارحم الراحمین، ایوب پێغەمبەر سەلامی خوای لەسەر بێت کەوا هاواری کردە خوا و وتی خوایە من ناڕەحەت بووم یەعنی بە زۆر بە شەرمەوە لە خوا پاڕاوەتەوە، نەیگوت نەخۆشم و ناشکور نەبوو، هاواری نەکرد، وتی خوایە تووشی نارەحەتییەک بووم و تۆش ارحم الراحمینی، تۆش لە هەموو کەس بە بەزەییتری، فاستجبنا له فکشفنا ما به من ضر، وەڵاممان دایەوە و ئەو ناڕەحەتییەمان لەسەر لابرد و چاکمان کردەوە و ماڵ و مناڵەکەیشمان پێ دایەوە و هەندەی تریش، بەڵێ بەڕێزان و خۆشەویستان، ئینسان بە پێی ئیمانەکەی تاقی دەکرێتەوە، بەڵام با ئێمە نائومێد نەبین لە سۆز و ڕەحمەتی خوا، لە کاتی نەخۆشی و ناخۆشیدا، لە کاتی غەم و خەفەت و بەڵادا، لە کاتی هەژاری و نەداریدا، ئەی موسڵمان نائومێد مەبە لە خوا، ئومێدت بە خوا بێ، چونکە لەنکاو خوای گەورە شتێکت بۆ رێکدەخا، بەڕاستی تەوەکول بە خودا ببەستە. لە بەینی بەندە و خوادا کەسێ پرسیار دەکا ئەڵێ وتم خوایە زۆر بێتاقەتم فەرمووت لا تقنطوا من رحمة الله بێ ئومێد مەبن لە رەحمەتی خوا وتم خوایە زۆر بێکەسم فەرمووت ئەلەیس الله بکافین عبده ئەرێ خدا بەس نییە بۆ بەندەکانی ئەی خوا کەسی هەموو کەسان نییە ئەی خوا کەسی بێکەسان نییە بەلا وتم، خوایە لە یادم مەکە، فەرمووت، فاذکرونی اذکرکم، ئێوە منتان لە یاد بێ منیش ئێوەم لە یادە، ئێوە زیکری من بکەن منیش زیکری ئێوە دەکەم، خوا بەو عەزەمەتیە خۆیەوە زیکر و یادی عەبدێکی زەلیلی هیچ و پووچی دامای وەک ئێمە دەکا. دەی توخوا حەیف نیە ئینسان لەخوا غافڵ بێ لەخوا غافڵ مەبە خوداش لێت غافڵ نابێ ئەوەی لەخوای غافڵە کافرە ئەوە پەندێکی قەدیمانە وتراوە بەڵێ وتم خوایە بێ ئومێدم مەکە فەرمووت ان مع العسر یسرا دڵنیابە لە دوای ناڕەحەتی لە دوای ناخۆشی خۆشی هەیە وتم خوایە سەبر و ئارامم نەماوە فەرمووت ان الله مع الصابرین ئەوە دڵنیابە کە خوای گەورە لەگەڵ سابیرین و لەگەڵ ئارامگراندایە، بەڵێ تۆ ئیماندار پێویستە ئومێدت بە خوا بێ، لە خودا بپاڕێوە، پەنا بۆ خوا بەرە، پشت تەنها بە خوا ببەستە، خوا لەبیر نەچێ، ئەم ژیانە تاقیکردنەوەیە، ناخۆشی بۆ موسڵمانگەلێک زۆرە، دنیا سجنی تۆی موسڵمانە، تۆ دەبێ غەریب بی لەم ژیانە، تۆ نابێ وەک بێ باوەڕان بی و چاو لە بێ باوەڕان بکەیت و قیامەتی خۆت لە دەست بدەی بۆ پێنج و دوو ڕۆژێکی دونیا. تۆیش برا جوانەکەم، خوشکی بەڕێزم، ئەگەر کەوتیە ناو تاوانەوە، با تاوانی گەورەش بێت، ئەوە لە خودا بپاڕێوە و مەیوس مەبە، چونکە حەدیسی قودسیە خوای گەورە فەرموویەتی لەو ئاتەیتەنی بقراب الارض خطایا ئەگەر پڕی ئەو عەرزە تاوان و گوناهان بکەی ثم لقیتنی کاتێکە لە قیامەتا پێم گەیشتی لا تشریک بی شیئا بەس شەریکت بۆ قەرار نەدابم لە ئاتەیتوکە بقرابها مغفرە بەقەدەر پڕی عەرز منیش لێ خۆشبوونت دەدەمێ ئای لەو مزگێنیە ئای لەو خۆشیە بەڕاستی ئێمەی موسڵمان دەبێ هەموو دەمێ ئومێدمان هەبێ و دەی توخوا حەیف نیە ئینسان ئومێدی بەخوا نەبێ و پەنا بۆ ئەم لاو لاو بۆ موشریکین بەرێ پەنا بۆ شتی بێ شەرعی بۆ حەرام بەرێ موسڵمانان ئومێدتان بەخوا بێ بەردەوام لە خوا پاڕنەوە پشت بەخوا بەستن بۆیە لە کۆتاییدا دەڵێین، یا ڕەبی خوایە وەک چۆن یونس پێغەمبەرت لە غەمی گەورە ڕزگار کرد، خوایە ئێمەش لەو غەمانە ڕزگار کە، خوایە لەم هەموو قەیرانانە دەربازمان کە، قەیرانی سیاسی و ئابووری و نەداری و شەڕ و هەرا، خوایە بێی بە دەممانەوە یا ڕەب العالمین، خوایە وەک چۆن ئەیوب لە نەخۆشیەکەت چاکردەوە، خوایە ئاوا شیفای نەخۆشەکانمان بدەی یا شافی، بەتایبەتی ئەوانەی داوای دوعاخێریان کردووە خوایە شیفایان بەی. خوایە سەبر و ئارامیان بۆ بنێری خوایە شیفایان بۆ بنێری یا رب العالمین قوتابیەکانمان لە ئیمتیحان سەرکەوتوو کەی لە خوێندندا سەرکەوتوویان کەی یا اللە ئەی ئومێدی بێ ئومێدان خوایە بە رەحمی خۆت ئومێدمان بۆ بگێڕیەوە یا رب العالمین یا ربی خوایە قەرزی قەرزدارەکانمان بۆ پڕکەیتەوە بەرەکەت بکەیە ماڵ و حاڵیان یا اللە یا ربی خوایە ئەوەی دڵ بە خەمە دڵی خۆشکەی